کتێبخانەی هێلین لە کتێبخانەی هێلیندا ئەمجارەیان پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە دەخوێندرێتەوە ئەڤینی ئاسمانی و ئەڤینی زەمینی ئەی فیدروس بەڕای من تۆ بابەتی باسەکەت بە باشی ڕوونەکردەوە نابێت داوا لە ئێمە بکەیت کە بێمەرج مەدحی خوداوەندی عشق بکەین ئەگەر ئەڤین یەک جۆر بواە داواکەی تۆ بەجێ بوو بەڵام ئەڤین یەک جۆر نیە و جۆراوجۆرە. دەتوانن بیرسەری خوێندنەوەی پەرتووکی خۆشەویستی لە زمانی ئەفلاتوونەوە بن لە کتێبخانەی هێلیندا لەم کاتانەدا، دوو سی خولەکی نیوەڕۆ، حەفت و سی خولەکی ئێوارە، یەکی شەو. لە جیهانبینی هۆمەر هەتا جیهانبینی فەلسەفی، هۆمەریش وەک بیرمەندەکانی تر بە شوێن چۆنێتی ژیان و مردندا بووە و، ئەم بیرۆکانەی خۆی لە زمانی پاڵەوانی چیڕۆکەکانی و کردەوەکانیدا پێشانداوە. لە کتێبخانەی هێلیندا تەنها بیسەر بن. کتێبی خۆشەویستی لە زمانی ئەفڵاتونەوە وەرگێڕانی مەریوان غەریب خوێندنەوە زیینە محەممەد جێبەجێکاری هوەری ئاشتی عبدڕحمان. سڵاوتان لێبێت خۆشەویستانی رادیۆی هێلین ئاسوودەین لە کتێبخانەی هێلین لەگەڵتانین بۆ خوێندنەوەی بەشی هەشتەم و کۆتایی لە کتێبی خۆشەویستی لە زمانی ئەفلاتونەوە بەڵام مارسیاس بە شمشاڵ وەهای دەکرد و تۆ بە قسەکانت هەمان ئەو کارە دەکەیت و پێویستت بە شمشاڵ نییە کاتێک ئەو شتانە لە خەڵکی تر دەبیستین هەرچەند قسەکەرەکان هونەرمەندیش بن بەڵام کاریگەریەکی ئەوتۆ لە ئێمەدا دروست ناکەن، بەڵام قسەکانی تۆ تەنانەت گێڕانەوەی قسەکانت هەرچەند ناتەواویش بێت ئێمە سحر دەکات و گیانی پیاو و ژن منداڵ داگیر دەکات ئەگەر ترسی ئەوەم نەبوایە کە پێم بڵێن سەرخۆشی بێ عەقڵ سوێندم لەسەر کاریگەری قسەکانت دەخوارد کاتێ قسەی تۆ دەبیستم دڵم لە خۆشیدا هەڵدەبەزێتەوە و مەست و سەرخۆش دەبم بە جۆرێک کە کاهینەکانی کروبانتیش وەها مەست نابن. ئەو دەروێشانەی کە بە دەنگی ساز یان ئاوازێک دەست بە سەما و مەستی دەکەن، لە بیستنی قسەکانت چاوەکانم پڕ لە فرمێسک دەبن و بینیویشمە کە لە زۆربەی خەڵکی تریشدا قسەکانت ئەم کاریگەرییانەی هەیە. من وتاربێژی پریکلیس و گەورە وتاربێژەکانی ترم بیستووە. پریکلیس سیاسەتمەداری بەناوبانگی یۆنان بوو کە لە سەردەمی ئەودا ئەسینا گەیشتە لووتکەی شارستانیەت و بە قسەکانی دڵی هەموو یۆنانیەکانی داگیرکردبوو و دەمزانی زۆر باش قسەیان دەکرد، بەڵام قسەی هیچ کەس کاریگەریەکی وەک قسەکانی تۆی لە مندا دروست نەدەکرد. قسەی سوقرات دیلم دەکات و لەبەر ئەوە لێی توڕەم. ئەم مارسیاسە جنۆکەیە چەندەها جار وەها منی خستوەتە داوەوە کە نزیک بۆ ژیانی خۆم تێک بدەم و بیگۆڕم ئەی سوقرات تۆ ناتوانانی ئەم ڕاستیانە ڕەت بکەیتەوە هەز دەکەم ئەگەر گوێم لە بیستنی قسەکانی ئەو نەگرم و لە قسەکانی ئەو وەک ئاوازی سیرنەکان ڕانەکەم سیرنەکان بوونەوەرانێک بوون کە بە ئاوازی خۆیان خەڵکیان فریو دەدا و دەیان کوشتن لە بەرامبەر ئەودا توانای خۆڕاگریم نامێنێت و چارەنووسی منیش وەک ئەوانی تر دەبێت. واتە دەبم بە سیحر لێکراو و حەزلێکەری ئەو. ئەم پیاوە ناچارم دەکات دان بەوەدا بنێم کە نابێت بەم شێوەیە ژیانم بەردەوام بێت و لە پێویستیەکانی گیان و ڕۆحی خۆم بێ ئاگا بم. کەواتە من لۆکە لە گوێ دەنێم و لە ئەو هەڵدێم. ئەو تەنیا کەسێکە توانیویەتی هەستی شەرمەزاری لە مندا دروست بکات و ئەمەش کاریەکی ئاسان نیە. دەزانم توانای وتووێژ لەگەڵ ئەوم نییە و ناتوانم فەرمانەکانی جێبەجێ نەکەم، بەڵام کاتێک کە لە سوقرات دوورم، بە بێ خەم و دڵەڕاوکێ بە شوێن پلەوپایە و ناوبانگدا دەڕۆم، لەبەرئەوەیە کە لە ئەو ڕادەکەم، ئاخر کاتێک لەگەڵ ئەوم لە شێوازی ژیانم شەرمەزار دەبم. چەندەها جار ئاواتەخوازی مەرگی ئەو بووم، بەڵام دەزانم لە مردنەکەی زیاتر خەمبار دەبم، نەک کەیفخۆش. کەواتە ئەی هاوڕێیان، ئایا دەبینن چۆن لە ئیشی ئەم پیاوەدا دەستەوەستان و، جێژم ئەوەیە ئەو حاڵەی کە لاوازەکانی ئەو پیاوە بەسەر من و خەڵکانی تردا هاتووە، بەڵام سەرنج بدەن هەتا دیسانەوە سەبارەت بەو هێزە سەرسوڕهێنەرەکەی بۆتان بدوێم. ئێستا کە دەستم پێ کردەوە دەبێت ڕاستی ئەم پیاوەتان پێ بناسێنم. بڕوانن چەند حەزی لە جوانەکانە، دایمە ئازاری دەدەن، بەڵام ئەگەر لە خۆی بپرسیت هیچ ئاگای لێ نییە. نمای دەرەوەی ئەو پەیکەری سیلنووسی جنۆکەیە، بەڵام ئەی هاوڕێیان و هاوپیاڵەکانی من، نازانن لە ناخی ئەم پیاوەدا چ بەهرە گەلێک حەشاردراوە. ماڵ و جوانی و شتەکانی تر کە خەڵک بەدوایەوەن لەبەرچاوی ئەو بێنرخن و زۆر بە سووکی لێیان دەڕوانێت. خاوەنی ئەم نیعمەتانەش لەبەرچاوی ئەو نرخ و بەهایەکیان نییە. تەنانەت ئێمە کە ئێستا لێرە کۆبووینەتەوە، هەموو کاتەکانی خۆی بۆ گاڵتەکردن بە خەڵک سەرف دەکات و مەبەستە ڕاستەقینەکەشی لە هەمووان شاراوەیە. بەڵام کاتێک چوومە ناخیەوە لەوێ پەیکەری زێڕینی خواکانم دۆزیەوە کە بە جۆرێک سیحری کردم، کە دەمویست سەربخەمە بەر پێی و هەموو تەمەن خزمەتکاری بم، لەوانەیە خەڵکی تر ڕاستی ئەم پیاوەیان نەدیتبێت، بەڵام من بینیومە. وامدەزانی ئەڤینداری جوانی منە و ئەمەم بە سەربەرزی خۆم دەزانی. وام دەزانی کە بەم جۆرە دەیخەمە داو و هەرچییەک دەیزانێت لە ئەوی دەبیستم و فێری دەبم، لەبەر ئەوەی زۆر بە جوانیی خۆم دەنازی. کاتێک دەرفەتم دەستکەوت چووم بۆ لای و ئەوانەی لەگەڵم بوون دوورم خستنەوە. دەبێ دیسانەوە بڵێم کە ئەوەی دەیگێڕمەوە خودی ڕاستییە و ئەگەر وانییە هی سوقرات بڵێ درۆ دەکەیت، ئەو و من بە تەنیا ماینەوە و من چاوەڕێی ئەوە بووم قسەی خۆشەویستی و دڵداری لێ ببیستم بەو جۆرە کە کاتێک دوو خۆشەویست بە تەنیا دەبن دەیکەن، بەڵام بە تەواوەتی بێ هیوا بووم لەبەر ئەوەی هەڵسوکەوتی لەگەڵ من ئاسایی و وەک جاران بوو، ڕۆژەکەی لەگەڵ مندا بەسەر برد و دوای ئەوە لێم جیا بووەوە. ڕۆژێکی تر ئەوم برد بۆ یاریگا و زۆرانبازیمان کرد، لەوێیش بە تەنیا بووین، بەڵام دیسانەوە چێژم لێ وەرنەگرت و بە بێ هیوایی گەڕامەوە. جارێکی تر بیرم کردەوە کە هەم دیسان تاقی بکەمەوە و بزانم ڕاستی پەیوەندی ئێمە چییە، بۆ خواردنی ئێوارە بانگهێشتم کرد، بەو جۆرەی کە ئێڤینداران خۆشەویستەکانی خۆیان بانگهێشت دەکەن، سەرەتا ڕەتی دەکردەوە پاشان بە تکاکاری ڕازی بوو، بەڵام کاتێک نا خواردنەکە تەواو بوو هەستا و ڕۆیشت و نەمتوانی ڕایبگرم، جاری دووهەم کە بۆ خواردنی ئێوارە هات پاش خواردن دەستمان بە وتووێژ کرد، وتم درەنگ وەختە و ناچارم کرد لە لای مەم بمێنێتەوە، لەسەر ئەو تەختەی کە منی لێ بووم پاڵکەوت، هیچ کەس جگە لە ئێمە لە ماڵ نەبوو، بەڵام بەردەوامی چیڕۆکەکە ئەگەر سەرخۆش نەبوومایە نەمدەتوانی بیگێڕمەوە، بێ شەرمەزاری دەتوانم هەموو ئەمانە بە خەڵک بڵێم بەڵام وتوویانە ڕاستی لە مەیدانە و منیش خواردوومەتەوە و ڕاستی لەمەدایە و منیش خواردوومەتەوە و ڕاستیەکەی دەڵێم، ئایا دەبێت ڕاستی بەس لە منداڵان ببیسترێت و لەبەرەوەی بڕیار ڕاست بێژییە نابێت ئەوەی سوقرات لەگەڵ من کردی بشارمەوە مارگەستەیەکم کە لە پێوەدانی مارگا زندە بۆ هاوڕێیانێک دەبەم کە تامەکەیان چەشتووە ئێوە بەو گلەی و گازەندەیە کە پڕە لە دەرد و ئازار و چێشەومە پێناکەنن ئازارێک کە ئەو پیاوە بە منی گەیاندووە لە پێوەدانی مار بە ئازارترە و ئەو پێوەدانی مارا حیکمەتە کە گەنج ناچار بە هەر کار و کردەوەیەک دەکات، هەمووتان ئەی هاوڕێیان کە لە دەورم کۆبوونەتەوە، ئەی فیدروس، ئەی ئاگاتون، ئەی ئەرکسیماخۆس، ئەی پوزانیاس و ئەی ئەریستوفانیس و ئەی خودی تۆ سوقرات تێگەیشتوون کە گەڕان بە شوێن حیکمەتدا چ شتێکە؟ کەواتە گوێ بگرن و بمبورن لەوەی کە کردوومە و دەیڵێم، بەڵام کەسانێک کە خوێی نین لە خزمەتکارەکان و بێگانەکانی تر، نابێت ئەم باسە بیستن بەڵام کەسانێک کە خۆیی نین لە خزمەت کارەکان و بێگانەکانی تر نابێت ئەم باسە بیستن بەڵێ کاتێک چراکان کوژانەوە و خزمەت کارەکان ڕۆشتن بینیم دەبێت قسەی دڵ بەڕوونی و بێ پەردە بە ئەو بڵێم لەبەر ئەوە جوڵاندم و وتم ئەی سوقرات خەوتویت وتی نا وتم دەزانی بیر لە چی دەکەمەوە وتی چی؟ وتم بیر لەوە دەکەمەوە کە لە هەموو ئەو خۆشەویستانەی کە هەمبووە تۆ بە تەنیا شایەنی خۆشەویستی منی بەڵام تۆ قسە ناکەیت لەبەرئەوە هەست دەکەم زۆر پوچ و بچوکم ئەگەر ئەوەی تۆ دەتەوێت ڕەتی بکەمەوە هاتووم ئەوەی خۆم هەمە و ئەوەی هاوڕێیان هەیانە فڕێی دەمە بەر پێت داوات لێ بکەم کە لە بەهرە و بەخشش و زانست ڕێبەرایەتیم بکەیت ئەوە ئەو شتەیە کە زیاتر لە هەموو شتێک ئاواتی بۆ دەخوازم و تۆی کە دەتوانی ببی بە ڕێبەرم. ئەگەر ئەوەی هەمە نەیخەمە بەر پێت لە زاناکان شەرمەزار دەبم، بەڵام ئەگەر دنیایەک کە زۆرینەیان لە هیچ و پووچەکانن پێم پێ بکەنن کە بۆچی ئەوەی هەم بۆ ڕشتوومەتە بەر پێت دۆزقاڵێک بەلامەوە گرنگ نییە. بە گاڵتەجاڕییەوە وەڵامی دام و وتی، هاوڕێ ئەلکی بادز! ئەگەر ئەوەی دەیڵێیت ڕاست بێت بەڕاستی کە نیەتت شەریفە بەڵام ئەگەر پێت وایە کە ئەو هێزە لە مندا هەیە کە تۆ لەوەی کە هەیت باشتر بکەم لە مندا هێز و جوانیەک دەبینی زیاتر لەوەی کە من لە تۆ دەیبینم ئەگەر دەتەوێت سەرمایەکەت لەگەڵ مندا بگۆڕیتەوە من لەم مامەڵەیەدا زەرەر دەکەم لەبەرەوەی تۆ دەتەوێت چاکەکانی جەستە لەگەڵ چاکەکانی ڕۆح بگۆڕیتەوە دەتەوێت وەک دیدومیز ئەو پاڵەوانەی کە ئابڵوقە درابوو لە نەزانی شمشێرە زێڕینەکەی خۆی کە نرخی سەد نێرگای هەبوو، لەگەڵ شمشێرێکی مسی کە نرخی نۆ گای نێری هەبوو گۆڕیەوە. مسم پێ بدەیت و زێڕم لێ وەربگریت، بەڵام هاوڕێ، جارێکی تر بڕوانە و باش بیر بکەرەوە، هەتا سەبارەت بە من فریوت نەخواردبێت. کاتێک چاوی جەستە بەرەو کزی ڕۆیشت، چاوی ڕۆح بەهێز دەبێت و تۆ هێشتا لەم قۆناغە دووریت. کاتێک کە ئەمەم بیست وتم. من ئەوەی لە دڵمدا بوو بە تۆم وت، ئیتر کەیفی خۆتە. دەبێ بزانی خێر و چاکەی من و تۆ لە چیدایە و لە کوێیە. وتی باشە کاتێکی تر بیر دەکەینەوە و بزانین دەبێت چی بکەین. پاش ئەم وتووێژە هەستم کرد لە قسەکانم دڵگران بووە. عەباکەی خۆمم پێ دادا و خۆم خزاندە ژێر جل و بەرگە دڕاوەکانیەوە و زستان بوو و من بە درێژایی شەو لە پاڵ پیاوێک کە بە ڕاستی لە سەر سڕهێنەرەکانی جیهان و سەیر و سەمەرەکانی خوڵقاند بوو ڕۆژم کردەوە. ئەی سوقرات ناتوانی ئەمە ڕەت بکەیتەوە. لەگەڵ هەموو ئەمانەشدا ئەم پیاوە گەورەتر و بەرز بوو لە دڵدارییەکانی من و بۆ جوانییەکەی من جگە لە گاڵتەجاڕی و سووکایەتی هیچی پێ نەبوو. ئێوە ئەی دادوەرەکان، چی لە نێوان من و سوقراتدا ڕووی دا؟ ئێوە بۆ خۆتان شاهێدی خۆبەزلزانی ئەم پیاوە بن. ئەو شەوە ئیتر لە نێوان من و ئەودا هیچ ڕووی نەدا و بەیانی کە لە خەو هەستام وەک ئەوە وابوو کە لە پاڵ باوک یان برا گەورەکەم هەستاوم و وە لەوەی من دەیڵێم خواکان لە پیاو و ژن بە ئاگان. بیهێننە بەر چاوتان ئەو سوکایەتی و خۆ تێنەگەیاندنەی کە ئەم پیاوە بەرامبەر بە من کردی چ ئەشکەنجەیەکی گەورە بوو لەگەڵ ئەوەیدا کە دایمە بڕوام بە خۆڕاگری و پاکی ئەو هەبووە هەرگیز لەو بڕوایەدا نەبووم خۆڕاگری و دانبەخۆداگرتنی ئەو هەتا ئەم پلەیە بێت بەڵام ڕاستەکەی ئەوەیە کە ناتوانم لەو توڕە بم هەر بەو جۆرەی کە نەمتوانی ئەو لەگەڵ خۆمدا میهرەبان بکەم باش دەمزانی کە چۆن ئاسن و پۆڵا کاریگەری لەسەر ئەیاس ئەو پاڵەوانەی کە هیچ باچی بەمەترسی نەبوون نەبوو ماڵ و حاڵی دنیایش لە سوقراتدا کاریگەری نییە و من ناتوانم ئەم پیاوە بخەمە دواوە ئەوە بوو کە لە بەرامبەر ئەودا دەستەوستان بووم و بووم بە دیل و خزمەتکاری ئەو. ئەو ڕووداوە بەر لەوە بوو کە بەیەکەوە لە لەشکرکێشی پووتی دا بەشداری بکەین. لەم سەفەرەدا هاوسەفەر بووین و من لە نزیکەوە لە ئازایەتی ئەو پیاوە بێ هاوتایەم دەڕوانی. جەستەی ئەو ماندووبوونی نەدەناسی. خۆڕاگرییەکەی بەرامبەر بە برسێتی و تێنوێتی و ناخۆشیەکان منی سەرسوڕماو دەکرد. جارێک هەروەک لە شەڕدا ڕوو دەدات، خۆراک درەنگ گەیشتبوو، و خواردن کەم بوو. ئەوم بینی کە چەندین ڕۆژ بێ خواردن دەگەڕا و لەمڕۆوە نەک لە من بەڵکو لە بەئەزموونترین سەربازەکانیش باشتر بوو. لەگەڵ ئەمانەشدا لە کۆڕی بەزم و شادی کەس نەدەگەیشتە سوقرات. حەزی لە خواردنەوە نەبوو، بەڵام ئەگەر ناچار بە خواردنەوە دەبوو هیچ کەس خۆی لە بەرامبەریدا ڕانەدەگرت. لەگەڵ ئەوەش کەس نییە کە سوقراتی بە سەرخۆشی بینیبێت، لە خۆڕاگرتن بەرامبەر سەرما کەسی وەک ئەوم نەدیوە. ڕۆژێکی زستان سەرمایەکی زۆر توند بوو و دەزانن کە لەو ناوچەیە زستان زۆر ساردە. زۆربەی خەڵک لە سەرما توانای چوونە دەرەوەیان نەبوو و کەسانێک کە دەچوونە دەر خۆیان بە جل و بەرگی زۆر دادەپۆشی. لەم سەرمایەدا بە جلوبەرگێکی ئاسایی خۆیەوە بە پێی پەتی بەسەر سەهۆڵدا دەڕۆیشت و ڕۆشنەکەی لەو سەربازانەی کە پێڵاوی گەرمیان لە پێدا بوو باشتر بوو هەمووان بە ڕقەوە سەیریان دەکرد لەبەرەوەی دەترسان لە دڵی خۆیدا گاڵتەیان پێ بکات چیڕۆکێکی ترتان بۆ دەگێڕمەوە کە زۆر سەیرە و پەیوەندی بە هەڵسوکەوت و قسەکردنی ئەم پیاوە لە هەمان سەفەر هەیە ڕۆژێک سوقرات سەبارەت بە شتێک بیری دەکردەوە و لەبەرئەوەی لە بیرکردنەوەکەیدا نەگەیشت بوە ئەنجام هەتا نیوەڕۆ لە بیرکردنەوەدا بوو و بە درێژایی ئەو ماوەیە لە شوێنی خۆی بە پێوە وەستا بوو کاتی نیوەڕۆ هەمووان تێگەیشتن کە سوقرات لە بەرەبەیانەوە هەتا ئەو کاتە لە شوێنی خۆی ڕاوەستاوە و لە بیرکردنەوەدایە ئەم حاڵە هەتا شەو بەردەوام بوو پاش نانخواردن ژمارەیەک لە خەڵکی دوورگەی ئیۆنی کە دەیانویست بزانن سوقرات هەتاکەی بەو جۆرە دەوەستێت پێداویستی خەویان لەگەڵ خۆیان هێنایە دەر و لە کەش و هەوای ئازاددا نووستن و دەبێت ئەوەش بڵێم ئەم ڕووداوە لە هاویندا بوون نەک لە زستاندا سوقرات هەتا بەرەبەیانی ڕۆژی دواتر هەر بەو جۆرە بە پێوە وەستا بوو کە خۆر هەڵهات و دنیا ڕووناک بووە سوپاسی خۆی خۆرەتاوی کرد و ڕۆشت من دەمەوێت بە ڕوخسەتی ئێوە سەبارەت بە ئازایەتیەکانیشی لە شەڕدا قسە بکەم ئەو بوو گیانی منی ڕزگار کرد ئەوەش لە شەڕێکدا بوو کە دوای ئەوە خەڵاتی ئازایەتیان پێدام لەم شەڕەدا من بریندار بوو بووم و کەوتبووم. سوقرات بە جێی نەهێشتم هەتا خۆم و چەکەکەمی ڕزگار کرد. فەرماندەکان دەیانویست خەڵاتی ئازایەتیم بە بۆنەی پلەکەم پێ بدەن، بەڵام خەڵاتەکە لە ڕاستیدا مافی سوقرات بوو. منیش بە فەرماندەکانم وت، بەڵام خودی سوقرات زیاتر لە ئەوان حەزی دەکرد خەڵاتەکە بە من بگات. چیڕۆکێکی تریشم لە ئازایەتییەکانی ئەو هەیە و ئەویش کاتێک بوو کە سوپاکەی ئێمە لە پاش شەڕی دلیۆم، ڕایان دەکرد سوقرات لەناو سوپاکە بوو و چەکی قورسی پێ بوو، بە دەم و توێژەوە لەگەڵ لاخس پاشەکشەی دەکرد. ئەمجارە من سوارە بووم و لە مەترسی پارێزراو، سوقراتیش بە پێ دەڕۆیشت و دەمتوانی بە باشی تەماشای بکەم. کاتێک گەیشتمە لای ئەو و لاخس دڵنەواییم دانەوە و وتم لەگەڵ ئەواندا دەبم. ئاسوودەیی سوقرات لەو کاتەدا زۆر سەیر بوو، هەر بەو جۆرەی، کە، ئەی ئەریستۆفانس تۆ وەسفی ئەوت کردوە بە ویقار و گەورەیی وەک مەلی ماسی خۆر بەڕێدا دەڕۆیشت و وەک ئەوە بوو کە لە کۆڵانەکانی ئەسینادا پیاسەی دەکرد و چاوەکانی بەملاو لادا دەگێڕا هەیبەتەکەی پێشانی دوژمنانی دەدا کە گەر هێرشی بکەنە سەر ڕووبەڕووی تونترین بەرگری دەبنەوە بەو جۆرە ئەو هاوڕێکانی ڕزگار بوون لەبەر ئەوەی سوقرات لەو کەسانەیە کە شەڕ هیچ کاریگەریەکی ناکاتە سەر لە شەڕ بەدوای کەسانێکدا دەگەڕێن کە بترسن و ڕابکەن، بەتایبەتی هۆشیاری ئەو سەرنجڕاکێش بوو و لەم ڕووەوە لە لاخسیش باشتر بوو. سەبارەت بە کردەوە سەیرەکانی ئەو دەکرێت زۆر بوترێت، لەوانەیە وەک هەندێک کەس دەکرێت خەسڵەتەکانی ئەو لە خەڵکی تردا بدۆزرێتەوە. لەگەڵ ئەوەشدا جێگەی سەرسوڕمانە کە هیچ کام لەم مرۆڤانەی کە لەم سەردەمەدا دەژین یان سەردەمانێک هەبوون وەک ئەو نین. دەکرێت بڵێین براسیدس و ئەوانی تر وەک ئاخلیس بوون و یان نستور و ئەنتون هاوشێوەی پریکلیس بوون، هەروا دەکرێت وەک ئەوانە کەسانێکی تریش بدۆزرێنەوە. بەڵام هاوشێوەی ئەم بوونەوەرە سەیر و سەمەرە و وتە سەحراوییەکانی نە لە ئێستا و نە لە ڕابردوودا نەبووە. لەبەرئەوە وتم کە لە جنۆکەکان دەچێت و نە تەنیا خۆی بەڵکو قسەکانیشی هەروایە، لەبەرئەوەی لە بیرم کرد زووتر بڵێم کە قسەکانیشی لە جەستەی جنۆکەکان دەچێت، کاتێک گوێ لە قسەکانی دەگری لە قسەی پڕوپوچ دەچێت لەبەر ئەوەی مەبەستەکەی لە دووتوێی وشەی سارد و ساکاردا پێچراوە بۆ نموونە باسی بارهەڵگر و ئاسنگەر و پینەچی و پێستەچی دەکات و بەردەوام قسەکانی دووبارە دەکاتەوە بە جۆرێک کە بیسەری نەزان لەوانەیە قسەکانی بە بازاڕی بزانێت و گاڵتەی پێ بکات بەڵام کەسێک کە بە وردی سەرنج دەدات دەبینێت ئەم جەستە و پەیکەری جنۆکەیە دەکرێتەوە و لە ناخیدا خواکان بەدیار دەکەون دەبینن کە وشەکانی تەنیا ئەو وشانەن کە مانا و مەبەستی قووڵیان هەیە و بریتییە لە بیرۆکەی ئاسمانی و بە جۆرێک کە کشایانی بیستن و وتن بێت و ڕێنومایی مرۆڤە بۆ ژیانی شەرافەتمەندانە و بە کەرامەت و سەربەرزی. ئەمە بوو ئەی هاوڕێیان ئەوەی دەمتوانی لە وەسف و سەنای سوقراتدا بیڵێم لەبەر ئەو هەڵسوکەوتەی کە لەگەڵ من نواندی سەرکۆنەم کرد و ڕەخنەم لێگرت، ئەو نە تەنیا لەگەڵ من ئەو جۆرە هەڵسوکەوتەی نواندووە، بەڵکو لەگەڵ خارمیدس کوڕی گلوکون، ئۆتومدوس کوڕی دیکلوس و زۆر کەسی تریش وا بووە. لە سەرەتا لەگەڵ هەموو ئەوانەدا وەها جووڵاوەتەوە کە پێیان وا بووە خۆشەویستییەکی تایبەتی بۆیان هەیە، بەڵام هەموویانی وەها فریو داوە کە دەستیان بە نازکێشانی کردووە. ئەوەیە کە ئەی ئاگاتوس، ئاگادارت دەکەمەوە کە فریوی ئەو نەخۆیت و لەو ئەزموونەی من پەند وەربگریت، خۆت لە لای ئەو سووک و بچووک نەکەیتەوە و لەئەزموونی ئەوانی تریش سوود وەربگریت. کاتێک قسەکانی ئەلکیبادس تەواو بوو، ئامادەبووان لە بێ پەردەیی قسەکانی دەستیان کرد بە پێکەنین، واش دەهاتە بەرچاو کە هێشتا خۆشەویستی سوقرات لە ناو دڵیدا جێگەیەکی پتەوی هەیە. وتەی سوقرات و کۆتایی میوانداری. سوقرات وتی. ئەی ئەلکەی بادز تۆ وشیاری و سەرخۆش نیت دەنا نەت دەتوانی بەم فرت و فێڵە و ستایشی ڕووکەش هی من مەبەستی ڕاستەقینەی خۆت بشاریتەوە مەبەستی بنەڕەتی تۆ لە کۆتایی قسەکاندا دەرکەوت دەتەوێت نێوان ئاگاتون و من تێک بدەیت تۆ پێت وایە کە من بەس دەبێت سۆز و خۆشەویستیم بۆ تۆ هەبێت و بۆ کەسی تر نەمبێت و بەس تۆ مافی ئەوەت هەیە لە هاوڕێیانی ئاگاتوون بیت؟ مەبەستی سەرەکی نمایشنامە یان جنۆکەنامەی تۆ ئاشکرا بوو ئەی ئاگاتوون تۆ نابێت ڕێگە بدەی کە ئەلکی باس فێڵت لێ بکات لە نێوان من و تۆ شەکر بتوێتەوە ئاگاتوون وتی ئەی سوقرات لەو بڕوایەدام کە ڕاست دەکەیت ئەمەشم لەوەوە هەست پێ کرد کە ببینم لە نێوان من و تۆ جێی خۆی کڕدووەتەوە بەو هیوایە کە ئێمە لە یەکتر جیا بکاتەوە بەڵام هەوڵەکانی بە ئاکام ناگات لەبەرئەوەی هەر ئێستا دێم و لەلای تۆ دادەنیشم، سوقرات وتی وایە، وەرە ئێرە لەلای من دانیشە، ئەلکیبادس وتی ئەم پیاوە زۆر سەیر ئازارم دەدات، دەیەوێت دایمە دەستی لەسەر و دەستی منەوە بێت، تکا دەکەم بهێڵی، بەلایەنی کەمەوە ئاگاتون لەنێوان من و تۆ دابنیشێت، سوقرات وتی، نا، ناهێڵم، تۆ ستایشی منت کرد و ئێستاش بەپێی بڕیاری کۆبونەوەکە، منیش دەبێت دەستە ڕاستی خۆم ستایش بکەم ئەوە یەکە بە پێچەوانەی بڕیار بوو ئەگەر دوو جار کەسێک ستایشی من بکات و ئێستا نۆرەی منە و دەبێت تکات لێ بکەم کە دژایەتی نەکەیت و بهێڵیت ئێستا من ستایشی گەنجەکان بکەم ئاگاتون وتی ئافەرین ئێستا کە سوقرات دەیەوێت قسە لە ستایشی مندا بکات پێویستە لێرە هەستم و لەلای ئەو دابنیشم ئەلکیباس وتی، ئاساییە کە شوێنێک سوقراتی لێ بێت، کەسی تر ناتوانێت لە دڵداری گەنجەکان چێبەرچێی لەگەڵ بکات و بزانێت بۆ ئەوەی مەبەستەکەی خۆی بە ئەنجام بگەیەنێت، چەند هۆ دەهێنێتەوە و دروست دەکات و دڵی ئاگاتون بۆ لای خۆی ڕادەکێشێت. ئاگاتون هەستا بۆ ئەوەی لە لای سوقرات دابنیشێت، لەناکاو ژمارەیەک عارەقخۆر و سەرخۆش خۆیان کرد بە ماڵدا و دانیشتنەکەیان تێکدا. ئەو کەسەی کە چوو بۆ دەرەوە دەرگای دانەخست بوو و ئەوان هاتبوونە ژوورەوە جێی خۆیان لە ماڵەکەدا کردەوە. هەرا و هۆریایەک دروست ببوو و هەر کەس دەستی بە خواردنەوە کرد. ئەریستودومس وتی کە ئەروکسیماخوس و فیدروس و ئەوانی تر چوونە دەرەوە و خۆشی خەوی دەهات و، لەبەر ئەوەی شەوگار درێژ بوو بە ئاسوودەیی خەوی لێ کەوت. کاتێک بەرەبەیان بە قوقەی کەڵەشێر لە خەو هەستا، سەیری کرد ئەو خەڵکەی تر یان ڕۆیشتوون یان خەوتوون. لەنێو ئەواندا بەس سوقرات و ئەریستۆفانس و ئاگاتون بەخەبەر بوون. پەیماننامەیەکی گەورەی شەرابیان بەدەستەوە بوو، دەیانخواردەوە و قسەیان بە یەکتر دەوت و سوقراتیش قسەی بۆ دەکردن. ئەریستودومس لەبەر ئەوەی لەنێوان خەو و ئاگاییدا بوو، گوێی لە قسەکانی نەبوو، تەنیا شتێک کە لە بیری ئەو بوو، سوقرات هەوڵی دەدا بیانهێنێتە سەر ئەو بڕوایەی کە لە ڕاستیدا تراژیدیا و کۆمیدیا یەکێکە و هونەرمەندیی ڕاستەقینە کە لە گێڕانی ڕۆڵ لە یەکێک لەو بەرهەمانە شارەزا بێت بە دڵنیاییەوە دەتوانێت لە ئەوەی تریشییاندا هونەرنمایی بکات و ڕۆڵ بگێڕێت و لەبەر ئەوەی ئەو دوانە زۆر خەویان دەهات بە ناچار قسەکانی سوقراتیان پەسەند کرد سەرەتا ئەریستۆدومس خەوی لێکەوت و پاش ئەوە کاتێک دنیا ڕووناک دەبووەوە ئەگەتونیش خەوی لێکەوت سوقرات خەوی لێخستن و هەستا کەوتە ڕێ و ئەریستۆدومیسیش هەروەک ڕاهاتبوو دوای کەوت سوقرات لە باخی لوکۆمۆن سەروچاوی شۆرد و ڕۆژەکەی بە ئاسایی بردە سەر شە و گەڕایەوە بۆ ماڵەکەی. بیسەرانی خۆشەویستی ڕادیۆی هێلین لە کتایبخانەی هێلین لە خوێندنەوەی کتێبی ئەمجارە گەیشتینە کۆتایی تا کتێبێکی تردین وەلاتان هەرشاد و ئاسوودەبن خواتان لەگەڵ.